گوێگرانی بەڕێزی ڕادوی دەنگ سلااوان لێبێ ئەم کاتەوە و کاتێکتان باش بە خۆشحاڵیەوە بۆ پێشکەشکردنی ئەڵلقەی کینۆ لە بەرنامی ڕۆژێکی تێر هاتینەوە خزمەتەوە ڕۆژێکی تر گۆڤارێکی ڕادۆیە هەفتەی چوار جار لە ڕادوی دەنگەوە پێشەشەکرێ کە تایدا بە دوواداچوون بۆ هەندێ پرس و بابەتەکات فەرمونون لەگەڵ ئەڵلقەیەم ڕۆمان. گوێگرانی بەڕێز یەکێک لە دیارترین کێشەکانی ئەمڕۆی هاوڵاتیان کێشەی کارەبایە ئیتر چ کارەبای نیشتیمانی بێ یاخود چێ کارەبای مۆلی دەبێ. بە دیاریکراوی بەها پێی ئەوەی کەوا کارەبای نیشتیمانی تا ڕادەیە کەمە ساعتەکانی پێدانی وەکو پێشووتر نەماوە ئەمە وای کردووە کە کێشێکی زۆریش دروست بێت لە ئەوەی پەیوەندیدار بێ بە کارەبای مۆلی دەشەوە و هەندێک لەی و گازندەی هاوڵاتیانش لەو بارەیەوە زیادیان کردووە. لەم سۆنگەیەوە هاوکار مردی عوسمان دیدارێکی ساز کردووە لەگەڵ بەرپرسی بەشی مۆلیداهلەکان لە قایمقامەتی قەزای کەلار دڵشاد نەوشاد و سەبارەت بە کێشە و کارکردنی کارە مۆلیدە ئەهلەکان و ئەو کێشە گیرروگرفتانی کاوڵاتیان هەیەە یان ئەو تێبینیانەی هەیە لەسەر کارکردنی مۆلیدە ئەهلەکان دیدارێکی لەگەڵ ساز کردووە. کاک دڵشاد ئەو کاتە باشە مەوێ سەرەتای پرسیارەکانمەوە دەست پێ بکەم کە ماوەی چەند ڕۆژێکە شەپۆلێکی گەرما ڕووی لە سنووری داری گەرمیان کردو ئێوە چۆناو چۆن لە ڕێگەی مۆلیدالیەکانەوە توانن هاوکاری هاوڵاتیان بکەن یاخود خزمەتیان بکەن ئێمە وەکو لژنەی مۆلیدالیەکانی فەزاکەرار پێشتر لە سەرەتای مانگۆ ئاگاداری سەرجەم خاون مۆدەکانمان کردووە کە لە شەو ڕۆژدا یعنی 24 ساعتی ڕۆ شەو ڕۆژ هەر کاتێک کارەبای نیشتمانی بڕا مۆزدە ئیش پێ بکەن. بەڵێ باشە لەبەرامبەر ئەوەیە هیچ بڕە پارەیەکی زیادە لە هاوڵاتی وەرەگیرێت؟ ئێمە لە سەرەتای مانگۆ ئیشپێکردنی مۆلدەمان دیاری کردە کە 240 کاتژمێر بێت تا ئیسە 240 کاتژمێرەکەیان نەداوە ئێمەش پێیانمان وتووە ئەگەر ئەگەر زیاتریان دا قەرەبوو ئەکرێنەوە سەری مانگ نەک ئیستا کۆتایی مانگ. لە بەرامبەر چەنێک پارەیە ئەو بڕە کاتژمێرە کارەبا ئەدرێ بە هاوڵاتی؟ بە بە سەعاتە بە کاتژمێرە هەر سەعاتی یەک سەعات یەک ئەمپێر بۆ ئەم مانگە سی و نۆ دینار و نیمە بەڵێ باشە کا دڵشاد ئێوە مانگانەکە خشتەی پێدانی کارەبا مۆلی داهلەکان دیارریەکەن هیچ پەیوەندێکتان لەگەڵ کارەبای گرمیانە بێ بۆ دیاریکردنی ئەو بڕەکارەبایەکە بدرێ بە هاوڵاتی ئێمە کاتێ لە قایمقامیت دانشین جەنابی قایمقام بەڕێوبەری کارەبای کەلار زائیدەن پەیوەندیکردن بە کۆنتترۆڵەوە تا ئیستا کۆنترۆڵ کۆنترۆڵی مەرکەزیە لە ئیستا و دوا ئەحتیمالە کۆنترۆڵی گەرمیان دەست بکاتە ئیش کردن. دەستی پێ کردوە بەڵێ. ئا ئیتر پەیوەندیمان لەگەڵیانا هەیە بە گوێرەی کارەبا یانی ئەو بڕە تەخفیزاتە ئەو دڕانی کارەبا ئێمە کارەبا دائەنێین بۆ یەک مانگ تەواو یانی سی ڕۆژ. بەڵێ باشە ئێوە ئەو ڕێنمایەتان بۆ مۆلیدالەکان دەرکردووە کە پێویستە لە ماوەی 24 کارژمێردا هەرکەی کارەبا بڕا مۆلی یعنی کارەبای مۆلی دەبدەن بە هاوڵاتیان ئایا ئەمە گرفت بۆ مۆلیدالەکان دروست ناکە بە تایبەت لە ڕووی خراپ بوون و شتانەوە ئێمە ئەو شتەمانە خستۆتە بەرچاو ئێمە وتومانەتە خاوەن مۆلیەکان لە شەو ڕۆژە هەر کاتێک واتە گەڕەکێک بەهۆی مۆلیدەیەکی ئەهلییەوە چەندین کاتژمێر بێ کارەبا ئەبێ ئایا هیچ کاتێک دیاری کراوە بۆ خاوەن مۆلیدە بۆ ئەوەی کە مۆلیدەکەی لەو ماوەدا چاکاتەوە بۆ نە ڕۆژێک بێ دوانزە سەعات بێت چەندێک بێ ئێمە بە خاون مۆلدەکانمان وتووە مۆلدەکەی لە کاتی خراپبوونا ئەگەر زوو چاکی بک یعنی تا ئەو پەڕی تاقێک تا هەشت سەعات دە سەعات چاک بوێ ئەتیادیە چاک نەبێ کە بەو کرد لەو کاتە ئەبێ بڕوان مۆلیدەیەک بهێنێ ئیتر بەکرێ بێ بە هەر شوێنەبێ بخاتە شوێن مۆلدەکەی تاکو مۆلدەکە چاکەکە کاک دڵ شاهان یە کات ئەو ئەو هاوڵاتیانی کە کارەبای مۆلیدە و ئام لە لە یەک هاتانە و لە هەمان کادا ئاو دابەشەکرێ ئایا لەو کاتەیە لە چ ڕێگەیەکەوە هاوڵاتیە توانێت کە خاوەن مۆلیدەکە ئاگادار بکاتەوە بۆ ئەوەی کە لە کاتی پێدانی ئاودا ئەوانیش مۆلیدەکانیان هەڵبکەن مۆلیدا وەکو پێچم وەت پێشت پێشتر مۆلدە هەر کاتێ هەر کاتێک کارەوە نیشتمانی بڕام مۆلدە ئیش پێکاری عنی هاوڵاتی لە بیست و چوار سەعاتەکە بێ کارەبا نابێ مەگەر مەگەر دە دەقە ئەو پەڕی چارەکێک مۆلدە ئەیخاتە ئیش ئیتر ئاو بێت بە کاربای مۆلدە ئاو ئاو هەڵەگرێ ئەگەر کارەبای مۆلدێش نەوێ بە کاربای نیشتمان نێتوانێ هەڵێ هەڵیگرێ زۆربەی زۆربەی گەڕەکەگان بیری ئاوەکانیان لەسەر کارەبای نیشتمانی گەڕەکە گێ یانی پێویستی بە مۆلدە نابێ بەڵامەکو هەندێ گەڕەک هەیە کارەبای عامێن گشتیان بۆ بیرەکان کێشاوە ئەوە پێویستیان بە مۆلدە بێ ئێمەیش نەمان وتووە مۆلدە نەیخاتە ئیش بۆ ئاو وتومانە نەک ئاو بۆ هەموو لە هەموو کاتێکا کارەبای نیشتمانی نەبێ ئەبێ مۆلدە ئیش بکا. تاوەکو کەی شێوازی پێدانی کارەبا لەلایەن مۆلیداێلەکانەوە بە شێوەی بیست و چوار کاتژمێر کە باستان لەوە کرد کە لە کاتی پڕکردنەوەی کارەبای نیشتیمانی کە کارەبای نیشتیمانیە بڕێ ئێوە کارەبای مۆلیداێلەکان بدەن لەمای ئەو بیست چوار کاتژمێرەدات تاوەکو کەی بەردەوام ئەبێ بەڵێ ئێمە ئەو ژنەمانە داناوە ئەو کارەبامان داناوە ئەو کارەبا بە پێویست لێزانین بۆ هاوڵاتی یعنی ئێمە لە ناوچەی گەرمیانە بەیانی هەر پێویستمان بە کارەبایە ڕاستی گەرمە بەیانی بێ نیوەڕۆ بێ شەو بێ دوای نیوە شەو بێ ئێمە لەم کاتە لەم وەرزە پێویستە هاوڵاتی کارەبای بوێ بۆ زستان ڕەنگە چاوێتری پیا بخشێنین بۆ پایز ڕەنگە کارەبا خۆی کارەبای نیشتمانی باشتر بێ ئەی تاوکو کۆتای هاتنی مانگی ئابیش ئێوە هەر ئیتر ئێمە بەرنامە دائەنێین لەسەر پێویستی هاوڵاتی بۆ کارەبا. بەڵێ باشە ئەمەوێ بیکەم بە دوا پرسیاریش کاک دڵشاد هاوڵاتیەکە گرفتی هەبێت یاخود هاوڵاتیانی گەڕەکە ئەگەر گرفتیان هەبێت لە ڕووی پێدانی کارەبای مۆلیدەی گەڕەکەکەیانەوە چۆن نەتوانن پەیوەندی بە ئێوەوە بکەن یاخود سکاڵا لە لای کێ بکەن؟ قوربان ئێمە جاران بە تەلەفۆن سکاڵامان وەرەگرت لە هاوڵاتی بەڵام چەند حاڵەتێک ڕوویدا خەڵک تەلەفۆنی بۆمان ئەکرد و ئەڕۆیشتینە سەر مۆلدەکە وا دەرنەئەچوو ئێمە گەڕەکێکی گەورایە لەو گەڕەکە ئێمە بەیانیان لە ئەسنای دەوامان لە هەشت تا دوانزە دانیشتووین لە قایمقامیەت لەو گەڕەکە ئەگەر کێشەی مۆلیان هەیە ئێمە پێمان باشە یەکێکیان بێن یەکێک بێت عەریزەیەک پێ مان پێ بدا ئێمە بە دوا دوا چوونی بۆ ئەکەین و چارەسەری کێشەکانیان ئەکەین ان شاءاللە. بەڵێ زۆر سوپاس بۆ بەڕێز دڵشاد نەوشاد بەرپرسی بەشی مۆلیدالیەکان لە قایمقامیەتی قەزای کەلار. سەرکەوتن بۆ ئێوەیش دەستان خۆشبێ. سایتی نیقاش کە سایتێکە ڕاپۆرت و هەروەها فیچەر و بەدواداچوونی جیاواز بە سێ زمانی کوردی و عەربی و ئەنگلیزی بڵاوەکاتەوە. راپۆرتێکی ئامادە کردو و بڵاو کردوتەوە لە ئامادەکردنی دەشتی عەلی لەبارەی قڕکردنی بە کۆمەڵی ئاژەڵە کێویەکان لە گەرمیان بە شێوەیە کە ئەمە بۆتەوەی مەترسی لەناوچوونی هەندێک جۆری ئەو ئاژەڵانە بکرێت و بە تایبەتی ئەو یاساکار پێکراوانەی هەن و ئەو هەوڵانە هەن نیانتوانیوە بەر بە ڕاوی ئاژەڵی کێوی بگرن لە گەرمیان و گەشتۆتە ئاستێکی مەترسیدار. جا لەم سۆنگەیەوە بەهۆی گرنگی بابەتەکەوە ئێمە دەقی ئەو راپۆرتەتان بۆ ئەخوێنینەوە. ڕاوکردن لە گەرمیاندا ئەوەندە زۆر بووە کە چالاکوانان و ئاژەڵ دۆستانی هێناوەتە دەنگ و مەترسی لە ناوچۆڵی مەترسی لە ناوچووی ئاژەڵە کێوەکانی لێ دەکەن گەرمیان یەکێکا لە دەوڵەمەندترین ناوچەکانی کوردستان لە ڕووی بوونی ئاژەڵی کێوەوە بەڵام ئێستا بەهۆی ڕاوە مەترسی لە ناوچوونیان لەسرە ئەو دەوروبەرە جێگەیەکی لەبارە بۆ ژیانی ئاژەڵی کێوی لە پاش نەوتەوە ڕەنگە دەوڵەمەندترین سامانی و ناوچەیە ئاژەڵ و باڵندە کێویەکان بن ئەو بەشەی کەوتووەتە ژێر ڕکێفی هەرێمی کوردستانەوە، ڕاوچییەکان سوودی لێ دەبینن بۆ ڕاوکردنی ئەو ئاژەڵە کێوییە دەگمەنانەی لە ناوچەکەدا هەن. ئەو ئاژەڵانەی زیاتر لە گەرمیان ڕاو دەکرێن بریتین لە ئاسک و کەروێشک و سوێسک و پۆڕ. ڕاوکردنیشیان بە ژمارەیەکی زۆر وای کردووە بەرپرسانی ناوچەکە و ڕێکخراوە ژینگە پارێزەکان لێی بێنە دەنگ و مەترسی خۆیان ڕابگەیەنن. هەرچەندە یاساکانی رێمی کوردستان ڕێ بە ڕاوکردنی ئاژەڵی کێوی نادەن بەڵام ڕاوکەرەکان لە پشتی یاساوە کاری خۆیان دەکەن و هێزە ئەمنیەکانیش دیاردەکەیان بۆ بن بڕناکرێت پۆلیسی دارستان و ژینگەی گەرمیان کە بەرپرسن لە ڕێگریکردن لە ڕاوی ئاژەڵی کێوی ئاماژە بەوە دەکەن کە زۆر جار کارمەندەکانیان دەبنا نیەچیری ڕاوچەکان عمید شوان حەمەڕەشید بەڕێوبەری بەڕێوبەتی پۆلیسی دارستان و ژینگەی گەرمیان بۆ نیقاش ئاشکرای کردووە چەند جارێک مەفرەزەکانیان لە کاتی هەوڵدانیان بۆ دەستگیرکردنی ڕاوچیەکان ڕوبەڕووی تەقەکردن بوونەتەوە و ساڵی ڕابردوو ئەفسەر و کارمەندەکانیان لەلایەن ڕاوچیەوە بە فیشەک بریندار کراون. ڕاوچەکان زیاتر لە شەواندا سەرقاڵی ڕاوکردنن تاوەکو پۆلیسی دارستان بە ئەستەم بتوانن بیان دۆزنەوە و ڕێگریان لێ بکەن. بە پێ ئامارێکی بەڕێوبەرایەتەکە تەنها لە ساڵی ڕوو ڕابردوو داوەتە لە 2015دا دوو سەد و حەفتا و نۆ ڕاوچی دەستگیرکراون و سەد و پانزە چەکی جۆراوجۆریش دەستی بەسەردا گیراوە. هەروەک بە پێی ئامارێکی ڕێکخراوی پرۆژە کە تایبەتە بە چاودێری ژینگە، هەر لەو ساڵەدا زیاتر لە 500 ئاسک لەلایەن ڕاوچیەکانەوە لە گەرمیان کوژراون، جگە لە چەندین ئاژەڵ و باڵندەی تر. عەمی چوان نیگەرانە لە بەردەوامی و زیادبوونی ڕاوکردن و وتی، شەو نییە چەند ڕاوچییەک دەستگیر نەکەین و ئۆتۆمبێلەکانیان ڕاونەنین ڕاوچی هەیە زیاتر لە نۆ جار دەستگیر کراوە بەڕێوبەری پۆلیسی دارستان دەشڵێت ڕاوچەکان ئۆتۆمبیلی نوێ و گونجاویان پێەیە ئۆتۆمبیلەکانی ئێمەش کۆن و ئیمکانیاتمان سنووردارە بۆیە لە کاتی هەوڵدان بۆ دەستگیرکردنیان بە ئاسانی لە دەستی مەفرەزەکانمان هەڵدێن زۆربوونی ئەم دیاردەوە وای لە ڕێکخراوەکانی بواری ژینگە و چالاکوانانی مەدەنی کردووە کە لە ناو شاری کەلار خۆپشاندان ئەنجام بدەن و هەروەک هەڵمەت دژ بە ئەم کارەش ئەنجام بدەن. ئازاد ئەحمد بەرپرسی ڕێکخراوی ژینگەدۆستانی گەرمیان لەو بارەیەوە بانیقاشی وتووە، بەداخەوە ڕاوکردن پێی ناوە تا قۆناغێکی مەترسیدار و چیتر نابێ لایەنە پەیوەندیدارەکان لە قڕکردنی ئاژەڵە کێویەکان و بە تایبەتی ئاسک بێدەنگ بن. سەرباری بوونی یاسا و ڕێنمایی بەڵام تا ئێستا بەشێک لە دادگا و بەرپرسانی یەکە ئیدارەکانی گەرمیان بە یاساکانی عێراق و یاسای سزادان مامەڵە لەگەڵ ڕاوچەکان دەکەن. چالاکوانێکی ژینگە دۆست کە پسپۆڕە لە بواری ئاژەڵ و باڵندەی کێوی بە شێوەیەکی مەدانی توێژینەوە و ڕوپێوی لە ناوچەکەدا ئەنجامەدات. جەخت لەوە دەکاتەوە هەندێک ئاژەڵ و باڵندەی کێوی لە گەرمیاندا هەن کە لە تەواوی جیهاندا بەرەو کەمبوونەوە و لە ناوچوون ڕۆیشتون. دکتۆر خالید پاڵانی مامۆستای بەشی بایۆلۆجی زانکۆی گەرمیان و چالاکوانی ژینگەیی بانیقاشی وتووە لە ڕابردوودا چەندین جار پێشنیازی دروستکردنی ناوچەی پارێزراوی سروشتیمان بۆ لایەنە پەیوەندیدارەکانی حکوومەت خستۆتە ڕوو بەڵام بەداخەوە حکوومەت هیچ بایەخ و گرنگیەکی بۆ پاراستنی ژینگە نییە. بەڵێ گوێگرانی بەڕێز ئەوەی خوێنمانەوە ڕاپۆرتێک بوو لە سایتی نیقاش سەبارەت بە زیادبوونی حاڵەتەکانی ڕاوکردنی ئاژەڵی کێوی و ئەو مەترسیانەی لەسەر ئاژەڵە کێویەکان هەیە بەهۆی ڕاوکردنەوە کە لە سایتی نیقاشەوە وەرمانگرتبوو. گوێگرانی بەڕێز دەتوانن ڕاو سەرنج و پێشنهارەکانیان لە ڕێگەی پستی ئەلکترۆنیەوە بنێرن بۆم ئیمەیلا رادیو دەنگ ئاتیاهۆ دۆت کۆم یان لە ڕێگەی تۆڕی کۆمەڵاتی فەیسبوکەوە بۆم ناونیشانە فەیسبوک دۆت کۆم سلاش رادیو دەنگ. ڕیکلامی بازرگانی. هەلی کار لە کۆمپانیای سکێلسێڵەوە. کۆمپانیای سکێلسێل پێویستی بە کەسێکە لە ڕەگەزی مێ و پێویستە ئەم مەرجانی لای خوارەوەی هەبێت. یەکەم زمانی کوردی و فارسی و ئنگلیزی بزانێت. دووەم شارەزایی لە کۆمپیوتەر هەبێت. سێم دەرچووی زانکۆ یان پەیمانگا بێت. بۆ زانیاری زیاتر دەتوانن سەردانی کۆمپانیای سکێلسێل بکەن یاخود پەیوەندی بەم ژمارە تەلەفۆنەوە بکەن 1970 154 44 74 کۆمپانیای سکێل سێڵ ڕیکلامی بازرگانی کۆمپانیای ئەیپ کۆمپانیای ئەیپ مژدە بە هاوڵاتیان دەدات ئێستا دەتوانن ببنە خاوەنی ئامێری کەنەڵە ناوخۆیەکان بە قیستی مانگانە، نرخی ئامێری کەناڵە ناوخۆیەکان تەنها سەد هەزار دینارە و بە قیستی سێ مانگ لە هاوڵاتیان وەردەگیرێت. هەروەها ئێستا لە کۆمپانیای ئەی پی دەتوانن ببنە خاوەنی مۆبایلێکی نۆکیا و سیمکارتێکی ئاسیاسێڵ و کارتێکی پێنج هەزاری ئاسیاسێڵ تەنها بە شانزە هەزار دینار. ناونیشانی کۆمپانیای ئەی پی، فەرعی یەکەم ناوبازاڕ بەرامبەر تەلاری هاوچەرخ فەرعی دووەم بازاڕی مۆبایل فرۆشەکان فەرعی سێیەم شەهیدان نزیک بینای شقارتەکە ژمارە مۆبایل سفر حەفسەد و حەفتا سەد و پێنج پەنجا و حەوت پەنجا و حەوت کۆمپانیای ئەیپی ڕیکلامی بازرگانی. ئەفسانە سپۆرت پێشانگەی ئەفسانە سپۆرت بۆ فرۆشتنی جلوبەرگی وەرزشی پێڵاو فانێلا گۆرەوی وەرزشی لە ئەفسانە سپۆرت دەست دەکەوێت لە ئەفسانە سپۆرت دوای پێداویستەکانی وەرزشی مارکە دەست دەکەون ناونیشانی پێشانگەی ئەفسانە سپۆرت کەلار بەرامبەر بە بازاڕی هاوچەرخ، ژمارە تەلەفۆنی، سفر حەوت سەد و حەفتا، حەوت سەد و شەست و پێنج، حەفتا و پێنج، سی و هەشت. ئەفسانە سپۆرت بۆ فرۆشتنی جلوبەرگی وەرزشی. دەنگ، بەردەوامی لە ڕووماڵ و بەدواداچوون. هیوادارین ئەو باس و تەوەرانەی لاڵقەی ئەمڕۆیە پێشکەشمان کردن جێگای سوود و ڕەزامەندی ئێوەش بێت ئێوەش ئەگەر تێبینی و سەرنجێکتان هەیە توان پەیوەندی بە ڕادوی دەنگەوە بکەن لە ڕێگەی ژمارە میشەیەکەیەوە 1940 1940 یاخود لە ڕێگەی سایتی ڕادوی دەنگ لە ئینتەرنێت بە ناونیشانی ڕادیو دەنگ دۆت ئۆرگ متابعی ڕادوی دەنگ و هەواڵ و بەرنمەکانی بکەن و لە ڕێگەی تۆڕە کۆمەڵاتەکانیشەوە بە هەمان شێواتوانن بە دوواداچوون بۆ هەواڵ و زانیارەکانی ڕادوی دەم کەن و کۆمنت و سەرنجی خۆتان بە ئێمە بگەێنن تا پێگەیشتنەوەیکی تر کاتێکی خۆش خواتان لەگەڵ.